لە بەرامبەریا شیرک هەیە لە بەرامبەریا کوفر هەیە لە بەرامبەریا نیفاق هەیە لە بەرامبەریا ڕیا هەیە ئەمانە هەمووی لا ئیلا الا الله کە تەڵەوەشێنەوە لە بەرامبەری محمد رسول الله صلى الله عليه وآله وسلم بدعە هەیە کە ئەو سنتت هەڵەوەشێنێتەوە پێویستە لەسەرمان ئێستە دیراسەی هەر یەکێک لەو کەلیماتانەی کە باسمان کرد بکەین بۆی کەوا خۆمانی لێ پارێزین کە تۆڵی لا إله إلا الله و تەوحیدە ئەوە یەک خواپەرستیە ئەگەر بێت و ئەو یەک خواپەرستیت تێکدا بەم شیرک و کوفر و نیفاق و ڕایە هەڵی ئەوە شوێنیتەوە جایە بە کاملی لە دین پێی ئەچیتە دەرەوە یان تووشی تاوانی گەورە دەکات واتە شیرکی گەورەمان هەیە و شیرکی بچووکمان هەیە کوفری گەورەمان هەیە و کوفری بچووکمان هەیە نیفاقی گەورەمان هەیە و نیفاقی بچووکمان هەیە هەروەها لە بدعەشا کە لە بەرامبەر بە محەممەد و ڕسول الله صلی الله عليه وآله وسلم بدعە دروست دەکرێت بدعەمان هەیە لە دین دەرد دەکات بدعەمان هەیە لە دین دەرد ناکا بەڵام هەموو جۆرەکانی حرامە زەبە بزانین شیرک یعنی چی قورآانی پیرۆز زۆر باسی شیرکی کردو بۆ ئێمە پێناسەی شیرک و ئەقسامەکانی، بەشەکانی، لە لوغەتی عەرەبییە شیرک بە مەعنای بەشداری پێکردنە، الاشراک، بە مەعنای مقارنەیە واتە بەرامبەری پێکردن، واتە کەسێک لەگەڵ کەسێکا وەک یەک هاوتا هاوبەش ببینیتەوە ئەوە پێوترێ شیرک. دوو کەس لەناو دوکانێکا ئیش دەکەن شەریکی یەکترین، کارەکەیان هاوبەشی پەیداکردنە لەو ئیشەیە، حەقی هەردووکیانە لەو دوکانەیە کە زەرەر و قازانج تەحەمول بکەن ئەمە پێوترێ شەراکەت لە عیبادەتە ئەم شەراکەتە نابێت تۆ دروستیکەی بە هیچ شێوازێک لە بەرامبەر خی تعالا کەس نابێ بکەی بە شەریکی خوا شەریکایەتی ئەوەیە تۆ غەیری خوا یەکسان کەی لەگەڵ خوایە لەو شتەی کە تایبەتمەندە بۆ خی تعالا ئەوە معنای شرکە شتێک کە تایبەتمەندی خوای تەعالا بێ بۆ نمونە هەموو عەرز و ئاسمان تایبەتمەندە دروستکردنەکەی بە کێوە بەخوای تەعالا تۆ بڵێ یەکێکی کە لەگەڵ یارمەتی یاوە یا دروستی کردووە ئەو کەسەت کرد بە شەریکی خوای تەعالا ئەمە لەنا لە دروستکردە لە عیبادەت بۆ کردنە، عیبادەت تەنها شایستەی خوای تەعالایە، کەسێکی کە دابنێ یا دوان سیانی تر لەگەڵ خوایە هاوبەشیان کەی لەو عیبادەتەیا تۆ شەریکت پیا کردوە بووی بە موشریک بووی بە هاوبەش پەیداکەر ئەگەر با ئیمانیشت بەخوا هەبێ و عیباەتەکەشت بۆ خوا کردووە لێرە ئینکاری ئەوە ناکرێت کە تۆ ئیمانت بەخوا هەیە بەڵام تۆ ئەم ئیشت بۆ غەیری خوش کرد ئەوە بریتیە لە شەریک جا شەریک ئەبێ بزانی زۆربەی خەڵک بە غەڵەت تێگەیشتووە وا ئەزانێ بەس شەریک پەیداکردن ئەوەندەیە کە تۆ بڵێی خوایەکی کا یەکێکی کا شخصێک بەشەرێک مەلائیکەیەک جنۆکەیەک لەگەڵ خوا عەرز و عەسمانی دروست کردووە دەسەڵاتی هەیە ئەو بۆ بۆ شێوازە ئەمە شیرکە ڕاستە ئەمە گومانی تیانە بەڵام شیرک ئەقسامی هەیە شیرک لە عیبادەتیشا هەیە شرک یەکەم جۆرەکانی شرکی ئەکبەرە شرکی ئەکبەر خی گەورە لە قورآانی پیرۆزە هەر کاتێ بە مطلقی باسی شیرکی کرد ئەوە شیرکی ئەکبەرە ئەم شیرکە ئینسان دەرئەکا لە دینەکەی کەواتە بڕاشت بەخوا هەیە بەس تۆ دەرچووی لە دین لەبەرەوەی ئەم شیرکەت کردووە بۆیە زۆر خەتەرە بێ ئاگادار بین زۆربەی خەڵک کەوتۆتە ئەو شیرکەوە زۆربەی زۆری خەڵک پایتەعالا فەرمێ زۆرینەی زۆری بڕواداران مشتیکرد جا بە نمونە ئەم شتە بەدەر ئەکەوێ بە نمونە باسیەکە نیشاءڵە جۆرەکانی شیرک ئێستا بە نمونە لە قورآانە هەمووی بازەکەی شیرکی ئەکبەر ئەوەیە کە تۆ وەکو وتم دەرئەچی لە دین ئیتر پەیوەستیت بەوە نامێنێتەوە پێ بوتێت مسلم تۆ مسلم نیت مسلم ئەو کەسەیە شیرک نەکە شیرکی ئەزغەریشمان هەیە هەر عملێکی قولی و فعلی کە تۆ هەر عەمەلێکی قەولی و فیعلی کە شەرعەن کەلیمەی شیرک یا کوفر بەسەریا دابڕابێ وعلم من دلالات الشرع عدم خروج صاحبه من الدين بەڵام ئەمە زۆر مهمە ئەم تعریفە بزانی ئەو شیرکە کە لە قورآن و لە سنت هاتووە بە دلیلێکە زانی بێتمان کە تۆ لە دین ناچیتە دەرەوە بەڵام شیرکی شت کردو ئەو جەڵن شیرکی ئەزڕ جا شیرکی ئەزغەر یعنی شیرکی بچووک ئەوە نێ شتێکی بچووک بێ و کەم بێ ها ئەکبەر الکەبائرە لە هەموو گەورەکان گەورەتر ئاگادار بە ئەی لە زینا و لە قەت و لەوانە شیرکی ئەزغەر گەورەتر ئاگادار بە جا لێرە فەرق لە بینی شیرکی ئەکبەر و ئەزغەر دەکەین شیرکی ئەکبەر ئینسان لە دین دەرەکاتە دەرەوە شیرکی ئەزغەر نایکاتە دەرەوە بەڵام تاوانبارە بێ شیرکی ئەکبەر خاوەنەکەی بە ئەبدی لە جەهنم ئەسووتێ بەس شیرکی ئەسغەر خاوەنەکەی بە ئەبەدی لە جەهەنەم ناسووتی ئیحتیمالە خوا بیخاتە جەهەنەم ئیحتیمالە نەشیخا لێی خۆش بێ جایە بە شەفاعەتی پێغەمبەر صلی الله علیه وسلم یا بە کردەوەکانی خۆی کە زیاد بوو لە خراپەکانی یا بە ڕەحمەت و میهرەبانی خوای تەعالا کە لێی خۆش بووە شیرکی ئەکبەر هەموو کردەوەیە کە تۆ ئەکەی لە نوێژ و لە زەکات و لە ڕۆژوو لە حەج و لە سەدەقات و لە کردەوە چاکەکان و شەو نوێژ و گریان و هەچی شت تۆ هەیەکەی هەمووی بەتاڵەکاتەوە یەک شیرک بکەی هەمووی بەتاڵەکات بە شیرکی ئەزغەر وا نییە ئەمەلەکانت بەتاڵ ناکاتەوە بەڵکو ئەو ئەمەلەی کە ئەو شیرکەی تیا دروست بووە بەتاڵە بێتەوە بۆ نمونە ئێستا تۆ بڵێ کاتێ نوێژەکەی مەبەستت خەڵک بێ لەو نوێژەی کە تۆ ئەیکەی ئە لەو نوێژەی کە تۆ ئەیکەڵی کابرات تەماشامەکە با بیڕازێنمەوە هەر لە بیدایەتەوە تۆ ئەمنێتت هەبووە ئەو نوێژە هەمووی بەتاڵە ئەی ئەگەر لە ناو نوێژەکە ڕیاکەت بۆ دروست بوو لە ناو نوێژەکە سیرت کرد تۆ لە پێش بۆ خوا نوێژەکەکەی دوایی لە ناوەندی نوێژەکەیە سیرت کرد شخصێک سیرت دەکڵی با خۆم جوان کەم ڕێک و پێکەم هەتا لێ ئەویتەوە هەروواکەی ئەوەش هەمووی بەتاڵ کردەوە ئەمما گەر لە ناو نوێژەکە بۆ دەهات بەڵام خێرا لات بردوتت خوای هەر بۆ تۆیەکەم بۆچی بۆ عبدی بکەم عبد چ دەساڵاتێکی هەیە ئەوەت هێنایەوە ناو دڵی خۆت ئەو ڕزگارە بی خی تعالا لێت خۆشە عملەکەت بەتاڵ نابێت کاتە ئەو عملە بە شیرکی ئەزغر بەتاڵ بۆ نەک نوێژەکانی ترکە کردوتە بۆ خوا ئەوانە بەتاڵ ناکاتەوە بە شیرکی ئەکبەر هەمووی بەتاڵەکاتەوە هەموو عملەکانە بەتاڵەکە کامەی بۆ خوا کردوتە بەتاڵیەکاتەوە با بە ئیخلاص شو بۆ خوات کرد بێ مادام شیرکێکی ئەکبەرت کرد هەروەها شیرکی ئەکبەر ماڵ و خوێنت حەڵاڵەکە ماڵ و خوێنت حەڵاڵە یعنی ئەگەر دەوڵەتی ئیسلام لە ئارە پێغەمەر لە ئارایە بێ صلی الله علیه یان ئەبوو بەکر یا عمر یا عوسمان یا علی یا هەر کەسێ لەسەر ئەو دینە بڕاو تا ڕۆژی قیامەت هەتا محەممەدی مەدی دێکرد سەرکردایەتی ومەتی ئیسلامەگرێتە ئەستۆی خۆی هەر کەسێکی کە دینی ئیسلام بەرێ بەڕێوە بۆی هەیە هەر مشریکێک ببینە بیکوژێت جا لەریا زۆربەی خەڵک ئەم شتەی بەلاوە سەیرە دەڵێ کاکە چۆن ئەوە نوێژەکە تۆ چۆنێک کوژی ئەوە حەجی کردو تۆ چۆنێک کوژی تۆ دەڵێ ئەوە شرکی کردووە بۆیە ئەی کوژم نوێژ و حەجەکەی بەتاڵە بەتاڵ بۆ هەمووی بەتاڵ بۆ ئەبێت لێ تەوبە بکە ئەگەر تەوبە نەکات ئەبێت لێ خی تعالا فەرمێتی وەقتول المشرکین ئەوەی مشریکا بێت تۆ بیکوش دەسەڵاتداری ئیسلام دەبێ وا بکە نابێ مشریکێک بێڵێتەوە بەسەر عزە ئەبێ هەمویان کوژن لەسەر و هەمویانەوە پێغەمەر صلی الله عليه وسلم فەرموویەتی من ئەمرم پێکراوە لە لایەنی خواوە هەرچی نەڵێ لا ئیلا الا الله محمد رسول الله صلی نوێژ نەکا و زەکات نیام سەری لە لاشەی لێ بکەمەوە یعنی ئەگەر پێغەمەر ئێستا لە ژیاندا بێ صلی الله عليه وسلم نایەڵێ بە هیچ شێوەیە کەسێک هەبێ کە لە دینی ئیسلام زیاتر پیادە بکە نایەڵێ ئەڵێ شتیوانە إلا مەگەر یهودی یا نەسرانی جزیەبەن بەسەر بەزەلیلی ئەگەر بڵێن دزێنیان لە ملی ئەوانیش هەیە اینجا ئەمە تۆ ناوێنی چی بەس پێم بڵێ ئەمڕۆ خەڵک ناوێنێ چی ئەم شتا ئەو کاکەوە نابێ و ئەوە توندڕەویە و ئەوە ئاوهایە و ئەمە نازانم ئەمە لە کێ هاتوو ئەم مۆدێل لە تازە چیە و ئێمە زانیوانە ساڵهای ساڵە هەر بە برایانە ژیان وەڵی مشکیلەمانە لەگەڵ برا یەهودیەکانمان و برا نەسرانیەکانمان و برا شیویعەکانمان و برا شەیتان پەرستەکان برا برا برا برا براکانمان کە جوێن بەخوایان و براکانمان کە جوێن بە قورآانێن و براکانمان کە هەر ئەسڵەن ئاگایان لە دین و ئیمان نیە ئەو برایەک ئەوها نیە لە دینی خخوای گەورە برا بەڕێزت ئەبێ تێبگەی تۆ لە ژیانی خۆتا کەسێکت نەبینی بە بەرچاوی خۆتەوە کە دزیکت دەستی ببڕێ بۆ ئێستا دەست بڕین بەلاوە زۆر سەیرا ئەڵێ چۆن نەبێ واێ کەسێکت نەبینی بە بەرچاوی خۆتەوە گەر زینای کرد ڕەجم بکرێ ئاوها خەڵ ئەلی وەرە خەڵکی نکۆ ببنەوە دەی هاشتا و ئافرەتە زینای کردو بەرزەبارانێکی بە شەریعەتی خۆی تاالە نەبینیوە بۆیە بەلاتەوە سەیرە دەبێت شتەکان بگۆڕین پێغمبەر نەیزانی سەل الله عليه وسلم کە دەستی ئافرەتەکەی بڕیەوە غڵەتی کردەوە تون دڕەوێ کرد محەممەدی کوڕی عبدوڵا کە کابرای ئەمر کرد زینای کرد بوو کە کە ژنی هەبوو زینای کرد بووتی بڕۆ ڕژمی کرد ئەوە تون دڕەوی کرد محەممەدی کوڕی عبدوڵا نەیزانی ئێمە لەو چاکترە زانین ئێمەی مامۆستایان و مەلایان لەخوا پێغمبەر چاکترە زانین ئێستەوا ناڵێن ئێستە وای لاتۆ برا بەڕێزەکە ئەمە شیرکە شیرک جا ئەوە دەڵێ شیرکی گەورە ماڵ و خوێن حەڵاڵ دەکا ماڵ و خوێن تۆ بۆچیە بێ بژێ بێ عیبادەتی خواکە عیبادەت ناکەێ بێ لوت و گشتی و بمری و تەواو عرز هی خوایە ئاسمانی خوایە ئاو هی خوایە هەوا هی خوایە تۆ هی خوای تۆڵە ئینا لەلاوەی نایلە ڕاجرن تۆ باش نیت بمێنیتەوە تۆ ئەبێ لە ناو بچی بۆ جەهنەوە بێتە المەسیر ئەگەر بڵێ شیری بکەی لەگەڵ خوای تعالایە خوا وا فەرمێ خوا لەبەرەوە تۆش دڵت وا بێ دیفاع لەو قەزەیە بکە واللە کەسێ پێی ناخۆش بێ دەستێک ببرێ کافرە بێ با پێت بڵێ کەسێک پێی ناخۆش بێ زانی محسەنە ڕەجم بکرێت کافرە بێ کەسێک پێی ناخۆش پێی ناخۆشبوونەکە یعنی ڕەخنە بگرێ مەسەدم ئەوەیە نەک ئاگادار بە شتێکی تر هەیە لە فطرەیە بەسە لە ئستا تۆ خوشتێکت دایکت مەسەن خوا نەخواستە زینای کردووە بەردەبارانیەکەی سۆزێکت هەیە ڕەحمەتێکت پێ ئەمە ناڵین ئەم ڕەحمەتت نەبێت ئەرێ وەڵا بەزەیمان پیاەتەوە لە کە کاتێکیش تەوا بووە یین دەریێنین ئەی شوین و دوعاشی بۆکەین و خێنە ناو چاڵەکە و چکە مسلمانە غڵەتێکی کردووە و پاک بەوە بەوە بە خەڵکەکارن خەڵکینە ئەمە گوناحێکی کردووە خی تەعالا و توێتی بەمە پاگە بێتەوە ناتانەوە پاک بێتەوە ئەو پاک بووە سێ خی تەعالا بیخیتە بەهشتەوە ئەمە نا بەستۆ چۆن نەبێ وای لێ بکرێت ها بڕوات بەو سورەتە نییە يسألونك عن الأنفال پرسیارت لێکن دەربارەی ئەنفال ئەنفال بەڵام بە حەق ئەنفال بێ نەک بە ناحەق ئەوە ناحیزی بەعز لەسەر ئێمەدانە ئەوە نا ها دینیان چۆن گۆڕی ئێستەشەوە تا خەڵکی حساسەتی لەگەڵ سوورەتی ئەنفال هەیە کورد هەیە قومی جن بە قورآانەکەە جن بە ئەنفالەکەژێ ئەڵێ ئەڵێ لەو ئەنفالە و لەو شتۆ لەو شتە بم ئاوای لێ بکەم ئاوای لێ بکەم کوردیان وا لێ کرد ئەڵێ ماڵین کافر وای کردووە ئەوەی وا لێ کرد قورآانی پیرۆز کەلامی خوایە کەلامی خوا بۆ ئەوە دانراوە هەر کەسێک ئەگەر سایەتی نەدا بەخوا و بە پێغەمەری خوا صلی الله عليه وسلم نوێژ نەکا و ڕۆژوو نەگرێ و نوێژ نەکا و زکات نیا و ئەو دینە تطبیق نەکا ماڵ و سەروەت و سامان و خوێنی حەڵاڵە بێ بۆ ئومەتی ئیسلام بۆ بۆ بۆ ئەو کەسێک کە حکومڕانێتی ئیسلامیەکان بەڵام ئایا حزبی بەعس حکوڕانێتی ئیسلامیە کرد ئەوەی لە ئێمە کرد تۆ ڕاستی کەرەوە حتا ئێستا کاوترێ ئەنفا لە بەدناوەکە ها بەدناو قورآانیان کردو بە بەدناو تۆ دە ڕاستی کەیتەوە بڵێ کافر ئەو شتەی بەغڵت بەکارهێناوە ئەبێ ئێمە وەکو خۆی بەکاری بێنین تۆیەک ئێستا وەرە وەکو کورد دەسەڵاتدارەتی ئیسلام بگرە دەدەست بە قورآان و حەریز بڕۆ لە پێناوی خوای تەعالا چیمان پێ ئەڵێ وەکو خوا و پێغەمبەری خواوەتی بەسەر چاو جێبەجێیەکەی کەس لاری لەمە هەیە هەلو حاڵەتی ئەنفال بەدناوە ئەو کەسەی وا بڵێ کافر ئەبێ بەڵام شیرکی ئەزغار شیرکی ئەزغار کە یەکێک ئەیکا ماڵ و نەفسی حەڵاڵ نابێ بەڵکو گوناحێکی گەورەی کردو تو ناچی بیکوژی بڵی ڕاستە شیرکی کردو بە شیرکەکەی ئەزڕە جا ئەنواعی شیرکی ئەکبەر ئێستا بازەکەی بزانن لە دوایە باسی شیرکی ئەزڕەکە انشاءڵە شیرکی ئەکبەر چوار جۆری سەرەکی هەیە ئەگادار بە جۆری یەکەم شیرکی داوا اینجا بزانن عالم زۆربەی زۆری لەم شیرکە ئاسوڕێتەوە لەم جۆریانە خۆی تعالی لە قورآن ئافەرمێت طبعا دعوە یعنی دوعا یعنی داوا لێکردن لە دینی ئیسلام وایە تۆ بەس داوا لە خوا بکەی یا ئەڵڵا ڕەحمان پێ بکەیت یا ئەڵڵا بمان پارێز یا ئەڵڵا بەهشتمان بیت یا ئەڵڵا چاکەی دنیا و قیامەتمان بێت برایان سەیری قورآن کەن بزانە هەمووی اللهم ربنا یاننا ناڵێ یا ئادەم ناڵێ یا نوح ناڵێ هاوار بۆ تۆ موسا و عیسا ئەوها ناڵێ ئەڵێ ڕب بەە خواوا تێ کردووە ئەمڕۆ زۆربەی زۆری خەڵک ئەڵێن چی یا رسول الله یا غەوزی گەیران یا کاک ئەحمەی شێخ یا فلان کەس یا فلان کەس یا فلان ئەوە هەمووی پێی مشریک بووی هەمووی وەکو ئەبوو جالت لێ هات سەد نوێژ و ڕۆژ و عیبادەت کە ئیسفادینە لای خۆی تعالی ئەگەر بۆ ئەو وابێ ئێمە تۆ بە زەید ئەڵ کاکە ئەو پیرەمێردێک و پیرێژنێک وڵا ئەو خەڵکە و چۆن تۆ خەڵک مشریکەکەی خوا پێغەمەر مشریکەکە ئەگەر وا بکات صلی الله عليه وسلم ئەو خۆشەویستاڵێ تۆ مشتێڵێ تۆ مشریکی ئەی تۆ ئەو هەر لە خۆت گەڕێ ناخوا بەس خۆیان بانگە کرد چکە لە ناو بەحر سامی هەیە برام تۆ بڕۆ لە ناو بەحری تۆ بڕۆ ناو کەشتێکەوە ئەم سەر و ئەو سەرە گوشکانی نەبێ هەر یعنی ئەتۆقەی ئەترسی مشتیکەکان کە ئەویانیان نەبینی هەنوو بەس خوا لە لەی سادەمان پێگەنی بەخوا لات و مەنات و عزا و پیاوچکان و پێغمبەران عیسا و فلا کەزی سادەمان پێ ناگەێن ئیبراهیم و ئیسماعیلی سادەمان پێ ناگەن کەوانیمانیان لە ئیبراهیم ئیسماعیل هەبوو کاتە ابو جهل ئەیزانی ابراهیم پێغەمەری خوایە بەس اعترافی بە پێغەمەر ناکە ساڵم کە پێغەمەری خوای تۆ درۆکەی وەک چەند جار باسمان کردووە بە چەند جار هەمومان ئێستا اعتراف بەکەین کە محمد رسولی خوایە صلی الله عليه وسلم بەڵام ئێستا ئێستا خوای تعالی ئەو بەشەرە بکا بە پێغەمەر عالم تەصوری چییە خۆ ئەوانە یانوت ئیبراهیم پێغەمەر ئیسماعیل پێغەمەر بەزانانی محەممەد درۆکە تۆ پێغەمەر نیت جاکە پێیوتن ئێوە یەک خوا بپەرستنی داوا بەس لە خوا بکەن کە چوونە ناو کەشتی بۆ ناو بەحر ئەو ئاەتەکە شاتیان بۆ داڵێ داعە الله مخلیصی لە لەهودی ئەبوو جەهلە یا الله بەس تۆ ڕازە هەمووی تەواو هیچ هیچی لە بارانە هیچ هیچی بەدەسەڵات نیە زۆربەی خەڵک وایە یان نا ئەمە بەشی یەکەم بەشی دووەم شیرکی نیەت و ئیرادە و قەزدا ئەمە شیرکەکەی ئەمڕۆیە ئەمە شیرکی ئەلمانیەتەکانە ئەمە شیرکی دنیا پەرستەکانە دەڵم بەس دنیامێک ترم ناوێت بڕاشی بەخوا هەیە بەڵێ بەڵێ خوا هەیە پێغەمەرێ دین هەیە قور هەموو شتێکی باش جانەمیژێڵێ بەس دەڵێ بەخوا من بەزیش بۆ دنیاکەم من علااقەت یاخیرەتم نیە بە سەرگردە و بنگردیان هەمویان ئەڵێن کاکە دین لێگەڕێ ئێمە بە دنیاکەمان بەرین بەڕێەوە سەیری ئاتەکە کرد من كان يريد الحياة الدنيا ئەو شرکی ئیرادەیە شرکی نیەتە شرکی قەڵزە کابرا بەس دنیای دەوێت بیر لە ئاخرەت ناکاتەوە بیر لەوە ناکاتەوە گەر حکمی بە دینی خوا نەکرد لە ڕۆژی قیامەت خوا چی لەکە بیر لەوە ناکاتەوە ئەڵێ کەس بۆ خۆی ئەی قوڕ بەسەر با لە کۆشتێکی گەورە گەورە بێ هەتا هەتا با لە زەر دروست کرابێ با جلت هەمووی ئاوریشم بێ با دنیا بە دواتەوە بڕوا با سەروەت و سامانی نەک عرز هەموو ئەستێرەکانیشت هەبێ کە نیتە کە چی بوو ئەو شوێنە چی سادێکی هەیە بۆ لە خۆتان ناتر أولئك الذين ليس لهم في الآخرة إلا النار یعنی چی کەواتە بەس ئاگری ئێمێ خوای تعالی یعنی چی یعنی ئابە و ئیشەی کافر بوو یان نا کافر بوو وحبط ما صنعوا فيها هەچی چاکەشیان کردووە لەوانەیە سەرکردەکان چاکە دەکەن پارە دەدەن ئەو هەدەکان ئەوە دەکەن خێز دەکەن لەوانەیە نوێژیش بکە لەوانەیە حەجیش بکە لەوانەیە سەداقتن حەجی نەکرد ها خێراتی ناکرد باطلە ئەو شتەی ئەوانەی کرد پڕ و پوچە هەرچی عملێک ئەنجامی بن پڕ و پوچە لە لای خوا وەرناگیرێت نە نوێژیان نە خێراتیان نە سەدەقاتیان نەی چونکە ئەمە بەبەستیان دنیاە نابێ مەبەست دنیا تەماشای پێغەمەران کە علی سەڵات وسلام کە خوای تعالی نردونی بە دووشت دین ڕۆشنکەنەوە بۆ ئەو خەڵکە و سەرکردایەتی ئەو خەڵکەش بکەن لەسەر ئەو زمینە هەمویان یاها نردووە ئەفەرمێ ئینا ئەخلەسناهم بخالصەت ذکر الدار خوای تعالی ئەڵێ ئێمە ئەو پێغەمەرانەمان هەمووی تایبەتمەند کردەوە بە تایبەتمەندیەک کە تەنها بیریان لە ئاخرەت بێ دنیا ئەوەندە لە دڵیانە نەبێ پێغەمەر وا بوو یان نەسەڵ الله عليه سەرکردەی جزیرەت العرب بوو وەکو مەلیکەکانی ئێستەی جزیرەت العربی مرتد نەبوون ئەو هەموو دنیای لەبەردەستا بوو مزگەوتەکەی ڕایەخێکی تیانە بوو قەسرێکی بەجێ نەهێشت ئەشی توانی هەی بێ کاکە خی تعالا پێی وتبوو ئەی محەممەد بە جوبرەی لە ڕەوانی کرد قسەکە بڕۆ پێی بڵێ ئەتەوێ مەلیک بی خۆ دروستیشە مەلیک وایە بە دینی خوا حکمی کردایە کێ لە دروست نیە وایە نە مەلیک بۆ بە دینی خوا حکم کە و با دنیاشە دەبێت زۆر دروستە سولەیمان وانە بوو سولەما قەسرەکەی لە شوشە نەبوو ئافرەتەکە نەهات خۆی هەڵکرد وەی زانی چی ئاوە تەبەزەگە شوشە یعنی قەسرەکە هەموو لە شوشە بوو سلێمان مانع نییە بە دینی خوا ئیش بکە کاک ئێمە خزمەتی دەکەین لەوەی کە تۆ پێت خۆشە بەشێتی حرام نەبێ بیکە بەس ئەو پێغەمەر ئەوەشی نەویست لە الله عليه فەرمینە حەزەکەم مسکین بم پێغەمبەرێکی هەزار بم نەک پێغەمەرێکی مەلیک بم کەی فەرمو ئەو دنیا زانی وەکو چی وایە کاکە ئێستا ئێمە هەموو برسیمانە تینومانە یاڵە بڕۆن لە ماڵەوە حازری کەن خۆشترین خواردن خۆشترین بەهارات خۆشترین خۆشترین پێغەمەرە فەرمەسان دوایی چی لێت حاشا لە ڕووتان لێرای خۆی لێ دەرەچێ بۆ گەنە دنیا وایە دنیا ئەوهایە عقیبەتەکەی بۆ گەنە یا ئەو پیاوەی خۆی ڕزگارکە ئەو پێغەمەرە فەرمی عليه الصلاة والسلام مەسەلی دنیاڵێ ئەوهایە وەکو خواردنێکی خۆش ئەی ڕازێنی تۆ دوایە بێ بە پیسایی کەواتە با بزانین پێغەمبەران کە هاتوون ئەم شیرکەیان بنبڕ کردووە هاتوون بە لای سەرکردەکانی زمانی خۆیان چون پێیان وتون ئێمە پێغەمەری خواین پێتانەڵێین وەرە سەرکردایەتی خۆکە بەس بە دینی خۆی تعاالە زۆربەی زۆریان لوتیان متەکەبیر بووە نەخێر بیگرە و بیکوژۆ لە ناوی بەرە و قات و قڕیکە وەکو ئێستا وەرە ئێستا با مامۆستایان یانی لە هەموو شار وڵاتەکان کۆ ببنەوە باسن بۆ لای سەرکردەکانی خۆیان لە هەموو شوێنێک کاکە لەخوا بترسەوەرە بۆ قورآانە حکوماکە بزانین نەڵێ چی ئەیکەن ئەگەریکەن زۆرمان پێ خۆشە هەیەگەر نایکەن دەوری مامۆسای ئاینی ئەو کاتە چییە دەوری دەوری پێغەمەرانە پێغەمەران چیان کرد کە کاتێک گەر سەرکردەکانی ئەو عەرزە بە قسەیان نەکردن چیان کرد پێغەمەر چی کرد برا بە ڕێزەکانم سەلڵاو بیست و سێ ساڵ پێغەمبەرایەتیە بوو سیانزە ساڵ لەگەڵ سەرکردەی کوفر خەریک بوو بە قسەیان نەکرد دوای هەر خەریک بوو تی قەی ناکە کورە خۆیان و قەبری خۆیان مشکیلە نیە کوراگرە سوورۆ لە خۆم دوورە وای وت سیرەتان نەخوێندۆتەوە ژیان نامی پێغەمبەر صلی الله عليه وسلم چوو بۆ مدینە و دەوڵەتی دروست کرد و شمشێری یا لە ملیان و ساڵ دوایش هەمووی لەژێر لە بن دەست دەرهێنان و خۆی بوو بە سەرکردەی ئەو سەرزەمینە بەڵام چ سەرکردەیەک هەمومان بە قوربانی بێت بە عەدالەت دینی خوای هێنا دینی خوای بڵاو کردەوە فەرمی فاتیمەی کتم دەست دزی بکات دەست پێ بڕم ناخوا کێتان ئێوەی پێ خۆش نەبێت ئەی بێ هەوڵی بۆ بی نایەڵن بە تاکیب نایەڵن بەس تۆ بێ هەوڵی بۆ بی ئەترسێنن پێغەمەریش ترسێنراوەتەوە ئەمان کوژن لە فەحابەی پێغەمەریش کوژراوە وەڵا خوێنی ڕێزی وەڵا پێغەمەری خوێنی لێ ڕژاوە سەحابەی بەڕێزی کوژراوە حەمزەی مامی کوژرا یعنی ئەو بە ئاسانی هات هەر بە تەزبیحێکەوە هات هەر بە تەزبیحە دنیای گرت جا ئەو شیرکە کێکیان یاوڕ ئەو دوو شیرکەی کە باسماک شیرکی سەرکردە و شیرکی ئەو خەڵکی کاوا عیباەتەکەی بۆ غیری خواکە شیرکی سێم شیرک و پاعە شرک الطاعە یعنی چی براکەم یعنی تۆ طاعەتی کەسێ بکەی لە پێش هەمویانەوە ئاگادار بە طاعەتی مەلا و مامۆستایانی ئاینی لەوەی کە معسیەتی خوایە بەڵام مامۆستا بۆی حەڵال کردم وتی ئەو سلفەی وەربگرە مشکیلەنی وتی قەی ناکە بۆ تۆ وتی بۆ خوایە بۆ تۆی حەڵالکە ڕیبا خوا حرامی کردو چۆن و مەلایەتوانی حەڵالیکە چۆن نتوانێت حەڵالیکە مەلاتوانێت ڕیبا حەڵالکە ڕاکا بەلای مامۆستا گیان بە قوربانم بەشم وڵا وا فەقیرم بخوا هیچم نییە و هیچم ئەژەڵە دێ قەینا بابەکە بڕێ مشکلە نیە تۆ وەریگرە خواوای نەوتۆ خوا نێت تۆ ڕیبا بۆیە فڵان حەڵاڵە بۆ پیسە مەلاتوانێت دەسە ئێمەی مامۆستایان تەنها گەاندمان لەسرە حەڵاڵ و حەرامیش ئێمە نییە خوا دایناوە جل وعلا تۆ بە ساعەتی هەر کەسێ بکەی لە مامۆستایانی ئاینی کە زانیت حرام و پێ دەڵێ ئەویش تاوان بارە تۆش تاوان باری خوا پێی ئەڵێ، مەسیح، بڕۆ ئەوە حەڵاڵە ئەوە حەرامە بۆ خەڵکە ڕابگەیەنێ. چ جای مامۆستایان و خواپەرستان بە کەیفی خۆی بیان دەستخەنە دینەوە. ئەمڕۆ وای لێ هاتووە براکەم. خوای تەعالا فەرمووی لا ئیلاهە ئیلا هو سبحانه عما یشرکون. هەم زانە کۆتایی بایەتەکەی بە شیرک باس کرد. خەڵک داواکەی کە تاعەت بکات لە شتێکا کە خوا داینەناوە ئەوە شیرک نییە آخر بەشی شیرک لە چوار بەشەکە شیرکی مەحەبەیە خۆشەویستی ومن الناس من يتخذ من دون الله أندادا يحبونهم كحب الله کەسانێک هەن لەگەڵ خوایە شەریک دانێن خۆشیان ئەون وەک خوا وەک خوا ئێستا تەنەها کەس هەیە بڵێ خوا بڵێ فلان کەس فلان کەس دەخاتە سەر سەری خوا فڕەیە بە عمل واقعی ژیانی وایە بە عمل واقعی ژیانی وایە خواڵێت تۆ لە پێناوی منە خۆت بە کوشت باڵی نایکەم هەر کەسێک ئەمڕۆ بڵێ لە سەرۆکی حیزبەکەی لە سەرۆکی دەوڵەتەکەی لە هەر جێگەیەک بڵێ وەرە خۆت بە کوشت بە هەموو تانەوانی کە شەڕی عێراق و ئێرانتان لەبیرە هەشت ساڵ ئێمە لە ناو گەورەتری میحنەتان نەبووین صدام ئەیوت وەرە خۆت کوژە دەی وەرە ڕادەکە جلەکەت لەبەرە کرد و ڕاکرد ئەزانی بۆ کوشتنی دەتی ئێشتاچی وڵا ترسم ژنەکەم و مناڵەکەم ئیبادە بکە وڵا ترسم وە لەبەر خاتریەوەت کرد بەڵام خوا پێ دەڵێ وەرە بیکە نایکرد ینی خوا ئەوەندە قەدر و ترس و قیمەتی نییە لە دڵتاوە مجرمێک والعیاذ بالله یان تەنها مامۆستایانی ئەو ئاینی ئەو زەمانە ئەچوونە سەر میمەرەکان المهیب الرکن القائد المجاهد السی السی وانەکرد هەمووتان پێتان درۆ نەبوو پێتان فشە نەبوو مەلایە ئەمڕۆ زۆ مەلانە زۆرن و ئەژێر لەدا هاتووە هەر ئەبێ هەر ئەڕوا